گوێگرانی بەڕێز سلااوان لەبێت بۆ پێشکەشکردنی ئەڵلقەیەکی تری بەرنمەی هەگبەی دەنگ هاتمەوە خزمەتان ئەمڕۆ هەشتی ئازار ڕۆژی جیهانی ژنانە بم بۆ نێوە پیرۆزبایەکی تایبەت ئاراستەی ژنان و ئازادی خوازان دەکەین بەهیوای باشتربوونی ڕەوشی ژنان لە گەرمیان و کوردستان بەم بۆ نێشەوە ئەڵلقەی ئەمڕۆی بەرنمەکەمان تایبەت دەکەین. دەژن کە مێژوویان گۆڕی دەژن لە مێژوودا بەشداریان کردووە لە گۆڕینی جیهان هەندێکیان لە بواری سیازیدا زۆر بەهێز و کاریگەر بوون هەندێکی تریان فەرمانڕەوای هەندێک لە گرنگترین وڵات و ئیمپراتۆریەتەکان بوون لەم لیستەدا ناوی ئەو دەژنە دەخینە ڕوو کە هەندێکیان لە سەردەمی تازە و هەندێکی تریشیان لە ڕابردووی دووردا ژیاون. یەکەم شاژنە ڤیکتۆریا بۆ ماوەی شەست و سێ ساڵ فەرمانڕەوایەتی بەریتانیای کرد و لە ساڵی هەزار و نۆ سەد و یەک دا کۆچی دوایی کرد. ئەو سەردەمەی کە ئەو فەرمانڕەوایەتی تێدا کرد بە سەردەمی ڤیکتۆری ناوزەند کراوە. لە سەروبەندی فەرمانڕەوایەتیدا بەریتانیا لە زۆر بواردا گەشەسەندنی بەخۆیەوە بینی. دووەم ئیلینۆر ڕۆزڤێڵد هاوسەری سەرۆکی ئەمریکا فرانکلین ڕۆزڤێل بوو بەوە ناسراوە کە توانایەکی لە ڕادەبەدەری لە پێشکەشکردنی گوتار و بەهێزی لە کاری سیاسیدا هەبووە لە چەندین بۆ نەژدا دژایەتی خۆی بۆ سیاسەتەکانی هاوسەرەکەی ئاشکرا کردووە. پاش کۆچی دوایی ڕۆزڤێلتی هاوسەری ئیلینیۆر لە بواری مافەکانی مرۆڤ لە ڕێگەی نەتەوە یەگرتووەکان کاری کردووە. یەکێک بوو لەوانەی ڕۆڵی سەرەکیان هەبووە لە هێنانە ئارای جاڕنامەی جیهانی مافەکانی مرۆڤ سێم ئۆپرا وینفری ڕاگەیەندکاری ناسراوی ئەمریکی ئۆپرا خاوەنی تۆڕێکی میدیایی تایبەت بەخۆیەتی لە خێزان و ژینگەیەکی زۆر هەژار و نەبوودا هاتووە دەبوون بەڵام توانی بەو هەڵە بەردەوامەکانی بێتە دەوڵەمەندترین ژنی ئەمریکی بە ڕەگەز ئەفریقی ئۆپرا بە یەکێک لە کاریگەرترین ژنانی جیهان هەژمار دەکرێت. چوارەم، شاژنە ئەلیزابێسی یەکەم، بە شاژنی پاکیزە ناودەبرێت چونکە لە ژیاندا هاوسەرگیری نەکردووە و مناڵی نەبووە. لە ماوەی ساڵانی 1558 بۆ 1603 فەرمانڕەوای بەریتانیا بووە. ژنێکی بەهێز و توند بووە لە بڕیارەکانیدا. پێنجەم، مارگرێت تاتچەر، بە ژنە ئاسنینەکە ناسراوە بۆ ماوەی یانزە ساڵ سەرۆک وەزیرانی بەریتانیا بووە و لە ساڵی 2013دا کۆچی دوایی کردووە ڕۆڵی هەبوو لە گۆڕینی سیاسەتەکانی وڵاتەکەی بە شێوەیەکی بەرچاو لە بوارەکانی ئابووری و کۆمەڵایەتی شەشەم دایکە تێرێزا لە ماوەی ساڵانی 1970 بۆ 1990دا ژیاوە بە ئەنجامدانی کاری خێرخوازی و خۆبەخشی ناسراو بووە. لە بەرامبەر کارەکانی بۆ خزمەتی مناڵانی هەژار و کەسانی دەربەدەر خەڵاتی نۆبڵی بۆ ئاشتی پێبخشراوە حوتەم کێلۆپاترا ئەم شاژنە بە تەنها بە جوانەکەی بەناوبانگ نەبووە بەڵکو بە کاریگەری و هێزیشی لە دەسەڵاتدا لە ماوەی ساڵانی 16 بۆ سی پێش زینی ژیاوە و لەگەڵ خوشکێکیدا فەرمانڕایەتی میسریان کردو و بەردەوام لەگەڵ یەکدا ناکۆک بوون. گێڕانەوەکان باس لەوە دەکەن کە خۆی کوشتبێت. هەشتەم ماری کۆری یەکەمین ژنە کە دەبێتە خاوەنی خەڵاتی نۆبل لە فیزیادا پاشان هەمان خەڵاتی بەدەست هێنایەوە بەڵام ئەم جارێن لە بواری کیمیادا ماری بەڕەگەز پۆڵندی بوو بەڵام هەڵگری ڕەگەزنامەی فەڕەنسی بوو توانی لە میانەی توێژینەوەکانیدا مادەی پۆلۆنیۆم بدۆزێتەوە. نۆیەم، ئیلیانۆر ئاکیتیان، دەوڵەمەندترین و بەهێزترین ژنی ئەوروپی بووە لە سەدەی دوانزەی زاینی. هاوسەرگیری لەگەڵ پاشای فەرەنسا لویسی حەوتەمدا کرد، پاش پانزە ساڵ هاوسەرگیری لێی جیابووەوە. دواتر هاوسەرگیری لەگەڵ پاشای ئینگلترا هێنری دووەمدا کرد، سێ لە کوڕەکانی بوون بە پاشا، لەنێویاندا ڕیچارد کە بە شێردڵ ناسراوە. دەیەم، کاترین دیمیتچی، لە تەمەنی چواردە ساڵاندا هاوسەرگیری لەگەڵ گەنجێکدا کرد کە پاشان بوو بە پاشای فەرەنسا. لە ماوەی ساڵانی هەزار و پێنج سەد و نۆزدە بۆ هەزار و پێنج سەد و هەشتا و نۆ ژیاوە و بەهێزترین ژنی ئەوروپی بووە لەو دەمەدا. توانیوێتی کاریگەری لەسەر زۆربەی سیاسەتمەدارەکان دابنێت و بڕیارەکانیشی جێ پەنجەیان لەسەر ئەوروپا بە گشتی بەجێهێشتووە. خوێنبەربوونی ناودەم بە شێوەیەکی سەرەکی بەهۆی نەخۆشی پوکەوەیە بە شێوەیەک لە کاتی ددان شوشتن یاخود خواردنی زبرەوە پوک خوێنی لێدێت و هەست دەکەی گۆشتی نزیک ددانەکان ئاوساوە هۆکارە سەرەکیەکانی بریتین لە هەوکردنی بەکتری و پاک و خاوێن ڕانەگرتنی ددانەکان و کەمی فیتامینات و جگەرە کێشانە بۆ ئەوی ئەو حاڵەتت لەسەر سوک بێت یەکێکیان زیاتر لەم ڕێگانی خوارەوە ئەنجام بدە یەکەم زوزو غەرغەرە بە ئاو خوێ بکە دووەم غەرغەرە بە ئاو سۆدەی کێک بکە سێم هەندێک جار سۆدەی کێک لە جیاتی هەوری ددان بەکاربێنە بۆ ششتنی ددانەکانت چوارەم گرنگی بە خواردنەوەی شیر بدە پێنجەم، ئەگەر هۆکارەکەی هەوکردنی بەکتری بێ سیر بدە لە ڕەندە و تێکەڵی کەمێک هەنگوینی بکە و مەساجی پوکت واتا گۆشتی نزیک ددانەکانت بکە چونکە سیر سەرچاوەیەکی باشە بۆ لەناوبردنی بەکتریا و سروشتی هەنگوینیش وایە کە بەکتریا تێیدا گەشە ناکات شەشەم لە دوای جگەرە کێشان هەوڵبدە ددانەکانت بشۆی. لە لێدوانێکیدا بۆ سایتی ئێن ئاڕ تی دوو، گۆران حەمە عەلی کوڕی هونەرمەند وتی، هونەرمەند شلێر کۆیل لە دوو ڕۆژی ڕابردوو دۆخی تەندروستی خراپ بوو و بە جۆرێک پزیشکەکان بڕیاراندا نەشتەرگەری بۆ ئەنجام بدەن. دەربارەی جۆری نەخۆشیەکەی گۆران دەڵێت دایکم گوێی تووشی دۆخێکی خراپ کردبوو ئەگەر نەشتەرگەری بۆ نەکرایە کاریگەری خراپی لەسەر مێشکی دروست دەکرد دواتر نەشتەرگەری بۆ ئەنجامدرا. لە ئێستادا بارودۆخی تا ئاستێک جێگیرە بەڵام دەبێت لە ژێر چاودێری تەندروستیدا بێت لە شاری هەولێر. هونەرمەند شلێرکۆیی لە ساڵی 1965 لە شاری ڕانیە لەدایک بووە. بەشداری لە دەیان کاری هونەریدا کردووە. دواین کاری هونەری بەشداریە لە درامای هەنگاوەکانی سەرخۆڵەمێش، خۆشەویستانم بەم شێوەیەش کۆتایم بە بەرنمەی ئەم جارەمان هێنا بۆ زانیاری زیاتر سەردانی سایتی رادیۆی دەنگ بکەن www.رادیۆ دەنگ.org تا بێگەیشتنەوەکی تر هەر شاد و کامەران بن.